لە پاش ئەوەش بەتەمایە بۆی زیاتر بکەم. کەللا ئینەهو کانە لئایاتینا عەنیدا. نەخێر بەڕاستی ئەو بەرامبەر فەرمانەکانی ئێمە هەر سەرکەش و کەللە ڕەق و سەرسەختە. سەئوڕهیقه صەعودا. ئەوسا سزای سەختی پێ دەچێژم. بەڕاستی ئەو بیری کردەوە و پەیامەکەی هەڵسەنگاند بەڵام بەهەڵە بە کوشت چێ و سەرە و نگون بێت چۆن هەڵسەنگاندنێکی کرد پاشان هەر بە کوشت بچێت بۆ خۆی و هەڵسەنگاندنێک کە کردی بۆ قورئان ئینجا بیری لێکردەوە و ورد بۆوە و تەماشای دەوروبەری کرد ئینجا ناو چاوی هێنایەوە یەک وەک یەکێک بە قوڵێ بیر بکاتەوە ڕەش داگیرسا پاشان ڕووی وەرگێڕا و خۆی بە زل زانی ئەو بێویژدانە بەسەریەوە ناچێت دەبێت بیگەیەنمە ناو دۆزەخ جا تۆ چوزانیت دۆزەخ چییە هیچ ئەندامێک ناهێڵێتەوە و دەست هەڵناگرێت پێستیان هەڵدەقڕچێنێت و ڕەشی دەکات و دەری دەخات نۆزدە فریشتە سەرپەرشتی دۆزەخ دەکەن. ئەو ژمارەیەشمان تەنها بۆ تاقیکردنەوە دیاری کردووە بۆ ئەوانەی کە بێ باوەڕ بوون هەروەها بۆ ئەوەی ئەوانەی کتێبیان پێدراوە دڵنیابن لە ڕاستی ئەم قورآانە چونکە لە تەورات و ئینجیلدا ئەو باسە هەیە و بۆ ئەوەش کە ئیمانداران زیاتر باوەڕیان دامەزراو بێت و ئەوانەشی کە کتێبیان پێدراوە ئیماندارانیش حەق نییە تووشی دوو دڵی ببن. با ئەوانەی دڵ و دەروونیان نەخۆشە لە دووڕووەکان و بێباوەڕان هەر بۆ خۆیان قسە بکەن و بڵێن نیازی خودا چییە بەم ژمارەیە؟ بەو شێوەیە باس کرا خودا هەر کەسێکی بوێت گومڕای دەکات هەر کەسێکیشی بوێت ڕێنمویی دەکات کەس ژمارەی سەربازانی پەروەردگارت نازانێت جگەل لە زاتی خۆی ئەو ئایەت و فەرموودانە تەنها پەند و ئامۆژگارین بۆ ئادەمی. کەللا وەلقەمەڕ. نەخێر، سوێن بە مانگ، ئەو خەڵکە چاک هەستی پێناکەن. وەللەیلی ئیذ ئەدبەڕ. بە شەویش کاتێک کە تێپەڕی. زۆربەیان باوەڕیان بە قیامەت نییە. وەلسوبح ئیذا ئەسفەڕ. بە بەرەبەیان کاتێک کە خۆی دەنوێنێت. ئێمە لە نوێژکەران نەبووین ولم نەک نطعم المسکین خۆراکمان بە هەژاران نەدەبەخشی وكنا نخوض مع الخائضين ئێمە لەگەڵ دەم درێژ و بێ ئابڕۆکاندا قسەی خۆمان دەکرد و لە بابەتی ئەوانمان دەگوت و ڕەخنەی بێجێمان دەگرت لەگەڵ یان ڕۆ دەچووین. نەخێر ئەوانە بەسەریانەوە ناچێت چونکە ئەو قورئانە ئامۆژگاریە فمن شاء ذكره جا ئەوەی دەیەوێت با یادی بگرێت و شوێنی بکەوێت چەندی توانی لەبەری بکات جا هەر ئەو زاتەش شایستەی ئەوەیە کە خەڵکی حسابی بۆ بکەن و لە خەشمی بترسن و هەر ئەویش لە خۆی گرتووە کە لێ خۆش بوو بێت لە ئیماندارانی گوناهبار کاتێک تەوبە دەکەن.